کاسێتی دووەم، پرۆژەی دەستوور یا دەستووری هەرێمی کوردستان، عێراق، دیوی یەکەم لە لاپەڕە سێ و. هەشتەم، پەسەندکردنی بووجەی گشتی هەرێمی کوردستان و ژمێرکارییە کۆتاییەکانی و ڕاگوێزان لە نێو بەشەکانی بودجە و پەسەندکردنی هەر خەرجییەک تێیدا باس نەکرابێ. نۆیەم پەسەندکردنی پلانە گشتیەکانی پەرە پێدان. دەیەم دانانی باج و ڕەسم و هەموارکردنی و پوچەڵکردنەوەیان. یازدەم یەکلاکردنەوەی دروستی ئەندامیەتی لە پەرلەماندا. دوازدەم دانانی پەیڕەوی ناوخۆی پەرلەمان و دیاریکردنی میلاکی و خەمڵاندنی بودجەکەی و دامەزراندنی فەرمانبەرانی و دیاریکردنی موچەکانیان. سیازدەم، پێکهێنانی لیژنەی هەمیشەیی و کاتی و لێکۆڵینەوەییەکان لەو کێشانەی بە پێویست دەزانێت، ماددەی نەوەد و چوار. نابێ پەرلەمان دەستبەرداری دەسەڵاتی یاسادانانی خۆی بێت، جگە لەوەی کە لە بڕگەی حەوتەمی ماددەی سەد و چوارەمی ئەم دەستوورەدا هاتووە، ماددەی نەوەد و پێنج. یەکەم مندام پەرلەمان حەسانەی پەرلەمانی هەیە و لە قسەکردنیشیا ئازادە لەو سنورەی لە پەیڕەوی ناوخۆی پەرلەماندا دیاری کراوە. دووەم، نابێت سنور بۆ ئازادی ئەندامی پەرلەمان دابنرێت یان چاودێری بخرێتە سەر و ڕەزامەندی بە ڕەزامەندی پەرلەمان نەبێت. سێیەم، نابێ ئەندام پەرلەمان لە کاتی خولی کۆبوونەوەکانی پەرلەماندا ڕاوەدوو بنرێت لێکۆڵینەوەی لەگەڵدا بکرێت و خۆی، ماڵی یا نووسینگەی بپشکنرێت و یان دەستگیر بکرێ لەلایەن هیچ لایەنێکەوە بە بێ ڕەزامەندی پەرلەمان مەگەر لە حاڵەتی تاوانی بینراودا بێت. چوارەم ئەندام پەرلەمان لە دەرەوەی خولی کۆبوونەوەکانی بە بێ ڕەزامەندی سەرۆکی پەرلەمان نابێت ڕاوەدوو بنرێت یان لێکۆڵینەوەی لەگەڵدا بکرێ یان خۆی یا ماڵی یان نووسینگەی بپشکنرێت یا دەستگیر بکرێ مەگەر لە حاڵەتی تاوانی بینراودا بێ و دەبێ لەگەڵ دەستپێکردنەوەی کۆبوونەوەکانیدا یەکسەر پەرلەمان ئاگادار بکرێتەوە لەو ڕێکارانەی دەرهەقی کراون. ماددەی نەوەد و شەش، یەکەم پەرلەمان بۆی هەیە بە زۆرینەی دوو لەسەر سێی دەنگی ژمارەی ئەندامانی خۆی هەڵوەشێنێتەوە. دووەم پەرلەمان بە فەرمانی سەرۆکی هەرێم لەم حاڵەتانەدا هەڵدەوەشێتەوە. ئەلیف، دەستلەکارکێشانەوەی زیاتر لە نیوەی ئەندامەکانی. بێ، ئەگەر لە ڕۆژی بانگێشتکردنی بۆ کۆبوونەوەی بۆ دەستپێکردنی خولی هەڵبژاردنی تا ماوەی چل و پێنج ڕۆژ ژمارەی یاسایی نیسابی بەدی نەهات. جیم ئەگەر پەرلەمان متمانەی بە سێ پێکهاتەی وەزاری، پێشنیازکراوی جیاوازی یەک لە دوای یەک نەبەخشێت. سێیەم، فەرمانێک دەردەچێ بۆ ئەنجامدانی هەڵبژاردنەکانی پەرلەمانی کوردستان لە ماوەی پازدە رۆژ لە رۆژی هەڵوەشاندنەوەیدا و لە ماوەی دوو مانگی پێش کۆتایی خولی هەڵبژاردنی. مادەی نەوەت و حەوت لە حاڵەتی هەڵوەشاندنەوەی پەرلەمان یان کۆتاییهاتنی خولی هەڵبژاردنەکەی، هەڵبژاردنێکی نوێ ساز دەکرێ، ئەویش لە ماوەی ئەو پەڕەکەی شەست ڕۆژدا، لە ڕۆژی هەڵوەشاندنەوەیەوە یان لە ماوەی دوو مانگدا بەسەر کۆتاییهاتنی خولی هەڵبژاردنی. مادەی شەست مادەی نەوەت و حەوت ببورن لە حاڵەتی هەڵوەشاندنەوەی پەرلەمان یا کۆتایی هاتنی خولی هەڵبژاردنەکەی هەڵبژاردنێکی نوێ ساز دەکرێ ئەویش لە ماوەی ئەو پەڕەکەی شەست ڕۆژدا لە ڕۆژی هەڵوەشاندنەوەیەوە یا لە ماوەی دوو مانگدا بەسەر کۆتایی هاتنی خولی هەڵبژاردنی مادەی نەوەت و هەشت ئەگەر ماوەی خولی هەڵبژاردنی پەرلەمان کۆتایی هات و بە هۆی شەڕ یان کارەساتی سروشتی نەتوارا هەڵبژاردنێکی نوێ ساز بکرێ، پەرلەمان لە ئەرکەکانی خۆی بەردەوام دەبێ تا هەڵبژاردنی پەرلەمانێکی نوێ و بەستنی یەکەم کۆبوونەوەی خۆی. دووەم دەسەڵاتی جێبەجێکردن، یەکەم سەرۆکی هەرێمی کوردستان، ماددەی نەوەد و نۆ. یەکەم هەرێم سەرۆکێکی هەیە بە ناوی سەرۆکی هەرێمی کوردستان کە سەرۆکی باڵای دەسەڵاتی جێبەجێکردنە و فەرماندەی گشتی هێزی پێشمەرگەیە پاسەوانی هەرێم و نوێنەری گەلی هەرێمە و لە بۆنەی نیشتیمانی و نەتەوەییەکاندا نوێنەرایەتی هەرێم دەکات و هەماهەنگی لە نێوان دەزگاکانی فیدراڵ و دەزگاکانی هەرێمدا دەکات. دووەم، سەرۆکی هەرێم جێگرێکی دەبێت لە ئەرکەکانیدا هاریکاری دەکات و لە کاتی ئامادەنەبوونیدا جێگەی دەگرێتەوە و جێگری فەرماندەی گشتیی هێزی پێشمەرگەشە. مادەی سەد، سەرۆکی هەرێمی کوردستان بە دەنگدانی نهێنی گشتی ڕاستەوخۆ لەلایەن ناوڵاتیانی هەرێمەوە هەڵدەبژێرێت. مادەی سەد و یەک، شێوەی هەڵبژاردنی سەرۆکی هەرێمی کوردستان و مەرجەکانی پاڵاوتنی چۆنێتی تۆمەتبارکردن و دادگاییکردنی و حاڵەتەکانی کۆتایی هێنانی یا کۆتایی هاتنی ماوەی سەرۆکایەتی بە یاسایەک دیار دەکرێت مادەی سەد و دوو سەرۆکی هەرێم بەر لە دەستبەکاربوونی ئەرک و فەرمانەکانی ئەم سوێندە دەستوریەی خوارەوە لە بەردەم پەرلەمانی کوردستان عێراق دەخوات سوێند دەخۆم بە خوای گەورە پارێزگاری لە ماف و دەسکەوتەکان و یەکێتی و بەرژەوەندیەکانی گەلی هەرێمی کوردستان بکەم و ڕاستگۆیانە و دڵسۆزانە ئەرکەکانم جێبەجێ بکەم و پابەندی دەستوری کوردستان عێراق بم. مادەی سەد و سێ. ویلایەتی سەرۆکی هەرێم چوار ساڵە و دەکرێت بۆ ویلایەتێکی دووەم هەڵبژێرێتەوە. مادەی سەد و چوار. سەرۆکی هەرێم ئەم دەسەڵاتانەی خوارەوە پیادە دەکا، یەکەم، پێشنیارکردنی پرۆژەی یاسا و بڕیارەکان بۆ پەرلەمانی کوردستان-عێراق، دووەم، دەرکردنی ئەو یاسا و بڕیارانەی پەرلەمانی کوردستان دایاندەنێت لە ماوەی دە ڕۆژ لە ڕۆژی وەرگرتنیان لە لایەن دیوانی سەرۆکایەتیەوە. سەرۆک بۆی هەیە توانج لە هەمووی یا لە هەندێکی بدات و ڕەوانەی پەرلەمانیان بکاتەوە بۆ دووبارە چاوپێخشاندنەوەیان. ئەو کاتە بڕیاری پەرلەمان بنبڕ دەبێت لەبارەیەوە و ئەگەر لە ماوەی دیاریکراو دەرنەکرا بە پەسەندکراو دادەنرێت. سێهەم، دەرکردنی فەرمانێک بۆ ئەنجامدانی هەڵبژاردنی گشتی پەرلەمانی کوردستان عێراق لە کاتی هەڵوەشانەوەیدا یان بە کۆتاییهاتنی ماوەی خولی هەڵبژاردنی. ئەمەش بە پێی ماددە نەوەد و شەش ی ئەم دەستوورە لەگەڵ ڕەچاوکردنی ئەو ماوانەی لە ماددەکانی نەوەد و شەش و نەوەد و حەوت دا دیاری کراون. چوارەم، دەرکردنی فەرمانی بانگهێشتکردنی پەرلەمانی کوردستان بۆ بەستنی یەکەم دانیشتنی خولی هەڵبژاردنی لە بارەی یازدە ڕۆژەدا یا لە لە ماوەی ببورن پازدە ڕۆژدا. لە ڕۆژی ڕاگەیاندنی ئەنجامەکان، ئەگەر ئەو بانگهێشتنە نەکرێت، ئەوا پەرلەمان خۆی ڕۆژێک دوای تەواوبوونی ئەو ماوە دیاریکراوە کۆدەبێتەوە. پێنجەم، مەڵوەشاندنەوەی پەرلەمانی کوردستان-عێراق بە دەرکردنی فەرمان واتە مەرسووم، لەو حاڵەتانەی کە لەم دەستوورە یان لە یاسای پەرلەمانی کوردستاندا دیارکراون. شەشەم. دەست پێ لە کار کێشانەوەی وەزیر لەسەر پێشنیاری سەرۆکی وەزیران. حەوتەم، دەرکردنی هەندێک فەرمان کە هێزی یاساییان هەیە دوای ڕاگۆڕینەوە و ڕێککەوتن لەگەڵ سەرۆکی پەرلەمان و سەرۆکی ئەنجومەنی وەزیرانی هەرێم ئەگەر هەرێمی کوردستان و سیستەمی سیاسی یان یان ئاسایشە گشتیەکەی یان دامەزراوە دەستوریەکانی ڕووبەڕووی مەترسیی تێکدەرانەی ئەوتۆ هاتن کە هەڕەشە لە قەوارەکەی بکات و نەش دەتوانرا پەرلەمان کۆ ببێتەوە بە مەرجێک ئەو فەرمانانە لە یەکەم کۆبوونەوەی پەرلەماندا بخرێتە بەردەمی. ئەگەر نەخرانە بەردەمی یان خران و پەرلەمان پەسەندی نەکردن ئەوا ئاکاری یاسایی لەدەست دەدەن. هەشتەم. دەرکردنی لێبوردنی تایبەت بە تاوانباران بە پێی یاسا. نۆیەم، پەسەندکردنی بڕیاری لە سێدارەدان یا کەمکردنەوەی بۆ زیندانی کردنی هەتا هەتایی. دەیەم، ڕاگەیاندنی باری نائاسایی لە حاڵەتەکانی جەنگ، داگیرکردن، یاخیبوون، پشێوی، کارەساتی سروشتی، بڵاوبوونەوەی پەتا یا هەر حاڵەتێکی نائاسایی دیکە. بەو مەرجەی ماوەی یەکەمیان لە مانگێک تێپەڕ نەکات و درێژ کردنەوەکانی دواتر بە قایل بوونی پەرلەمان بکرێن و بۆ ماوەیەک بن کە هەر جارە لە سێ مانگ تێپەڕ نەکات و بە زۆرینەی ڕەهای دەنگی ئەندامانی پەرلەمان بێت و بە یاسایەک حوکمەکانی تایبەت بە باری نائاسایی ڕێک دەخرێن. یازدەهەم بانگهێشتکردنی ئەنجومەنی وەزیران بۆ کۆبوونەوەی نائاسایی لە کاتی پێویستدا و قسەکردن لەبارەی ئەو بابەتە دیارکراوانەی کۆبوونەوەکەی بۆ بەستراوە و سەرۆکایەتی کردنی ئەو کۆبوونەوەیە. دوازدەهەم ڕێگەدان بە هاتنەناوەوەی هێزی چەکداری فیدراڵ بۆ ناو هەرێم لە کاتی پێویستدا بە قایلبوونی پەرلەمانی کوردستان-عێراق بە مەرجێک ئەرک و شوێن و ماوەی مانەوەیان دیاری بکرێت. سێزدەهەم، سەرۆکی هەرێم بە ڕەزامەندیی پەرلەمانی کوردستان-عێراق، بۆی هەیە هێزی پێشمەرگە، پاسەوانی هەرێم یان هێزی ئاسایشی ناوخۆ بۆ دەرەوەی هەرێم بنێرێت. چواردەهەم. ئەلیف. پاڵێوراوی گەورەترین فراکسیۆنی پەرلەمان را بسپێرێت بۆ پێکهێنانی ئەنجومەنی وەزیران لە ماوەی سی ڕۆژ لە ڕۆژی ڕاسپاردنیەوە. بێ سەرۆکی هەرێم پاڵێوراوێکی دیکەی هەمان فراکسیۆن ڕادەسپێرێت کە وەزارەت پێکبهێنێ ئەگەر پاڵێوراوی یەکەم لەو ماوەی لە بڕگەیەکی سەرەوەدا دیاری کراوە نەیتوانی وەزارەت پێکبێنێت جیم لە حاڵەتێک پاڵێوراوی دووەمیش نەیتوانی وەزارەت پێکبێنێ سەرۆکی هەرێم بۆی هەیە کەسێکی دیکە کە پەسەندی دەکا ڕابسپێرێت وەزارەت پێکبێنێت دال دەکرێ ئەوەی ڕادەسپێررێت بە پێکهێنانی وەزارەت لە نێوان ئەندامانی پەرلەمان یاهی دیکە بێت پازدەهەم دەرکردنی فەرمانێک بۆ پەسەندکردنی دەستەکارکێشانەوەی ئەنجومەنی وەزیران یا وەزیرێک دوای ئەوەی پەرلەمان متمانە لە هەر یەکێکیان دەستێنێتەوە شازدەهەم، دەرکردنی فەرمانێک بۆ پەسەندکردنی دەستلەکارکێشانەوەی ئەنجومەنی وەزیران یا وەزیرێک و ڕاسپاردنیان بۆ بەردەوام بوون لە ئەرکەکانیاندا تا پێکهاتنی وەزارەتێکی نوێ. حەڤدەهەم، دەرکردنی فەرمان بۆ دامەزراندنی نووسینگەی تایبەتی هەرێم بۆ کاروباری ڕۆشنبیری و کۆمەڵایەتی و پەرەپێدان، لە باڵوێزخانە و نێردراوە دیپلۆماتە عێراقیەکانی دەرەوەدا. هەژدەهەم. دامەزراندنی خاوەن پلە تایبەتەکان پاش کاندیدکردنیان لەلایەن وەزیری تایبەتمەندەوە و ڕەزامەندی ئەنجومەنی وەزیران نۆزدەهەم دامەزراندنی دادوەران و سەرۆک و ئەندامانی داواکاری گشتی دوای کاندیدکردنیان لەلایەن ئەنجومەنی دادوەری هەرێمەوە بیستەم، بەخشینی پلەی سەربازی بە ئەفسەرانی پێشمەرگە، پاسەوانی هەرێم و هێزەکانی ئاسایشی ناوخۆ و دەرکردن و خانەنشینکردنیان بەپێی یاسا ڕەچاوکراوەکان. بیست و یەک، بەخشینی نیشانە و مەداڵیای تایبەت بەپێی یاسا. ماددەی سەد و پێنج. مووچە و دەرماڵەی سەرۆکی هەرێم و جێگرەکەی بە یاسا دیاری دەکرێت، ماددەی سەد و شەش. سەرۆکایەتیی هەرێم دیوانێکی دەبێت کە پێکهاتە وەرکەکانی بە یاسا دیاری دەکرێن، ماددەی سەد و حەوت. یەکەم. ئەگەر سەرۆکی هەرێم دەستی لە کار کێشایەوە یان کۆچی دوایی کرد یان تووشی پەککەوتەیی هەمیشەیی هات، سەرۆکێکی تر بە هەمان ڕێگەی کە لەم دەستوورەدا دیاری کراوە هەڵدەبژێرێت. دووەم، ئەگەر پایەی سەرۆکی هەرێمی کوردستان چۆڵ بوو، سەرۆکی پەرلەمان ئەرک و فەرمانەکانی دەبینێت تا سەرۆکێکی نوێ بە هەمان شێوەی لەم دەستوورەدا هاتووە هەڵدەبژێرێت. سێیەم، لە کاتی ئامادەنەبوونی سەرۆکی هەرێمی کوردستان یان وەرگرتنی پشوو، جێگرەکەی ئەرکەکانی بەجێ دەگەیەنێت. دووەم، ئەنجوومەنی وەزیرانی هەرێمی کوردستان. مادەی سەد و هەشت ئەنجومەنی وەزیرانی هەرێمی کوردستان دەسەڵاتی جێبەجێکردن و کارگێڕیە لە هەرێمدا و لەژێر چاودێری و ڕاستەکردنی سەرۆکی هەرێمی کوردستاندا ئەرکەکانی جێبەجێ دەکات مادەی سەد و نۆ یەکەم ئەنجومەنی وەزیران لە سەرۆک و جێگرەکەی وەزیرەکان پێکدێ و بە یاسا پێکاتەکەی دیاری دەکرێت دووەم ڕاسپاردنی پاڵاوتە بۆ پێکهێنانی وەزارەت بە پێی حوکمەکانی بڕگەی چواردەهەم لە ماددەی سەد و چوار ی ئەم دەستوورە دەبێت. سێیەم، سەرۆک وەزیران ڕاسپێردراو یا سەرۆک وەزیرانی ڕاسپێراو لە ئەندامانی پەرلەمانی کوردستان یان لە کەسانی دی لەوانەی مەرجی ئەندامێتی پەرلەمانیان تێدایە جێگرەکەی و وەزیرەکان دیاری دەکات. چوارەم، سەرۆک وەزیرانی ڕاسپێراو لیستێک بە ناوی ئەندامانی وەزارەتەکەی پێشکەش بە سەرۆکی هەرێم دەکا بۆ پەسەندکردنی. پێنجەم، دوای پەسەندکردنی سەرۆکی هەرێم، سەرۆکی وەزیرانی ڕاسپێراو وەندامانی وەزارەتەکەی پێشکەش بە پەرلەمان دەکات و داوای بڕواپێدانیان بۆ دەکات. شەشەم، سەرۆکی ئەنجوومەنی وەزیران سەرۆکایەتی سەرۆکایەتی دانیشتنەکانی ئەنجومەن دەکات تەنیا لەو دانیشتنانەدا نەبێ کە سەرۆکی هەرێم مامادەی دەبێت مادەی سەودە سەرۆک و ئەندامانی ئەنجومەنی وەزیران دوای ئەوەی متمانەیان پێدەدرێ و بەر لە دەست بەکاربوونیان لە ئەرک و فەرمانەکانیان ئەم سوێندە دەستوریە لە بەردەم پەرلەمان دەخۆن سوێند بە خودای مەزن دەخۆم کە بە دڵسۆزییەوە یەکێتی گەل و خاکی کوردستان عێڕاق بپارێزم و ڕێزی دەستوور و یاسا ڕەچاوکراوەکان بگرم و بەرژەوەندییەکانی گەل بە تەواوی لەبەرچاو بگرم. مادەی سەد و یانزە. لە پێکهێنانی ئەنجومەنی وەزیرانی هەرێمی کوردستاندا ڕەچاوی نوێنەرایەتییەکی دادپەروەرانەی نەتەوەکانی هەرێم دەکرێت. مادەی سەد و دوانزە. وەزیرەکان لە بەردەم پەرلەمانی کوردستاندا هاوکاری دەستەبەرن دەستەبەرن سەبارەت بە بەرپرسیارێتیان لەو کاروبارانەی پەیوەستن بە ئەنجومەنی وەزیرانەوە و هەر وەزیرێکیش بە تەنها بەرپرسە لە کاری وەزارەتەکەی و هەر ئەویش بەرپرسیاری یەکەم و ڕاستەوخۆیە لێی ماددەی سەد و سیانزە. ئەنجومەنی وەزیران ئەم دەسەڵات و تایبەتمەندیانەی خوارەوەی پیادە دەکات، یەکەم، جێبەجێکردنی یاسا و بڕیار و ڕێنماییەکان لەگەڵ پارێزگاریکردنی ئاسایشی هەرێم و سامانی گشتی، دووەم، بە بەشداری لەگەڵ سەرۆکی هەرێمی کوردستاندا نەخشەی سیاسەتی گشتی دادەنێ و جێبەجێی دەکا دوای ڕەزامەندی پەرلەمان لەسەر نەخشەکە. بە مەرجێک دەرامەتەکەیان بە شێوەیەکی دادپەروەرانە و بەپێی ئەو بنەما دیاری کراوانەی لە ماددە سەد و دوازدە ی دەستووری فیدراڵدا هاتوون دابەش بکرێن ئەمەش بە یاسایەک ڕێک دەخرێ پێوەری بەرهەمی بازرگانی بۆ مەبەستەکانی جێبەجێکردنی حوکمی ئەم بڕگەیەش دەرهێنانی پێنج هەزار بەرمیلە لە ڕۆژێکدا لە ماوەی دوانزە مانگی پێش پانزەی هەشتی دوو هەزار و پێنج ەوە. پێش پانزەی هەشتی دوو هەزار و پێنج لە ئەستۆ دەگرێت وەک کردارەکانی پرۆسەی دیتنەوە و دەرهێنان و بەڕێوبردن و دروستکردن و فرۆشتن و بازاڕ دیتنەوە و ناردنە دەروە و شتەکانی دی لە ئەستۆ دەگرێت ئەمەش بە یاسایەک ڕێک دەخرێت. پێوەری بەرهەمی بازرگانی بۆ مەبەستەکانی جێبەجێکردنی حوکمی ئەم بڕگەیە پێنج هەزار بەرمیلە لە ڕۆژێکدا لە ماوەی دوانزە مانگی پێش ڕۆژی پانزەی هەشتی دوو هەزار و پێنج. حەوتەم، هەموو ئەو ئەرکانە جێبەجێ دەکا کە لە تایبەتمەندیە دیاریکراوەکانی دەسەڵاتی فیدراڵدا نەهاتوون و بە ئەرکی جێبەجێکردنی تایبەت بە هەرێم دادەنرێن بە پێی ماددەی سەد و دە ی دەستووری فیدراڵ. هەشتەم، ئەو دەسەڵاتە هاوبەشانە جێبەجێ دەکات کە لە نێوان دەسەڵاتەکانی فیدراڵ و دەسەڵاتەکانی هەرێمدان. بەپێی حوکمەکانی دەستوری فیدراڵی. نۆیەم، ئامادەکردنی پرۆژەی بودجەی گشتی هەرێم. دەیەم، ئامادەکردن و پێشکەشکردنی پرۆژەکانی یاسا و بڕیارەکان بۆ پەرلەمانی کوردستان عێراق. یانزەهەم، دەرکردنی بڕیاری جێبەجێکردن و کارگێڕی بەپێی یاسا و ڕێنماییەکان. دوازدەم. سەرپەرشتیکردنی کاری وەزارەت و دەزگا و شوێنە گشتیەکانی هەرێمی کوردستان و ئاڕاستەکردن و بەدواچوون و چاودێری و هەماهەنگیکردن لە نێوانیاندا. سیازدەم. دامەزراندنی فەرمانبەران و بەرزکردنەوەی مووچەکانیان و دەرکردن و لابردن و خانەنشینکردنیان بە پێی یاسا بە شێوەیەک پێچەوانەی یاسای ئەنجوومەنی ڕاژەی شارستانێتی لە هەرێمدا نەبێت. چواردەم، پاڵاوتنی نوێنەرانی هەرێم لە دەستە فیدراڵییە سەربەخۆکان و فەرمانبەرییە فیدراڵییەکاندا لەوانەی لە پلەی بەڕێوبەری گشتی و بەرەو ژوورن، بە ڕەزامەندی پەرلەمانی کوردستان عێراق. پازدەم، دروستکردن و ڕێکخستنی هێزی ئاسایشی ناوخۆی هەرێم وەک پۆلیس و ئاسایش و پاسەوانی هەرێم. ماددەی سەد و چواردە. یەکەم ئەنجومەنی وەزیران لە یەکێک لەم حاڵەتانەی خوارەوەدا بە دەست لە کار کێشانەوەیەوە دادەنرێت ئەلیف دەست کێشانەوەی سەرۆکەکەی بێ پەرلەمانی کوردستان متمانە لە سەرۆکەکەی وەربگرێتەوە جیم دەستپێکردنی ویلایەتێکی نوێی پەرلەمانی کوردستان عێراق دال، دەستپێکردنی ویلایەتێکی نوێی سەرۆکی هەرێمی کوردستان، هە، کۆچی دوایی سەرۆکی ئەنجومەن، دووەم، وەزیر بە دەستکێشایەوە دادەنرێ ئەگەر پەرلەمانی کوردستان متمانەی لێوەربگرێتەوە، سێیەم. ئەنجومەنی وەزیرانی دەستلەکارکێشایەوە بە ئەنجومەنێکی ڕایی کردنی کارەکان دادەنرێت تا ئەو کاتەی ئەنجومەنی نوێ دادەمەزرێت. مادەی سەد و پازدە. یەکەم. چۆنیەتی تۆمەتبارکردنی سەرۆکی ئەنجومەنی وەزیران و جێگرەکەی و وەزیرەکان و دادگاییکردنیان بە یاسایەک دیاری دەکرێ. دووەم. مووچە و دەرماڵەی سەرۆکی وەزیران و جێگرەکەی و وەزیرەکانیان بە یاسا دیاری دەکرێت. سێیەم، دەسەڵاتی دادوەری یەکەم بنەما گشتیەکان. ماددەی سەد و شانزە. دادگا سەربەخۆیە و جگە لە یاسا هیچ دەسەڵاتێکی تری بەسەرەوە نییە. ماددەی سەد و حەڤدە. دادگا ویلایەی گشتی هەیە لەسەر هەموو کەسە ئاسایی و مەعنەویەکانی هەرێمی کوردستان. مادەی سەد و هەشتا هەش سەد و هەژدە ببورن حکم و بڕیارەکانی دادگا بە ناوی گەلەوە دەردەچێت و جێبەجێ دەکرێت مادەی سەد و نۆزدە دادوەر لا نابرێت تەنیا لەو حاڵەتانە لەو حاڵەتانەدانە بێ کە یاسا ڕێی پێدەدات مادەی 120 دادوەر و ئەندامی داواکاری گشتی ئەم کارانەی خوارەوەیان لێ قەدەغەیە، یەکەم، کۆکردنەوە لە نێوان فەرمانبەرێتی دادوەری و فەرمانبەرێتی یاسادانان و جێبەجێکردن و هەر ئیشێکی دیکە. دووەم، چوونە ڕیزی پارتی سیاسی یان ڕێکخراوێکی ڕامیاری یان کارکردن لە هەر چالاکییەکی ڕامیاریانە، مادەی سەد و بیست و یەک. دانیشتنی دادگاکان بە ئاشکرا دەبێت، مەگەر دادگا لەبەر ڕێسای گشتی یان ڕەوشت یان ڕێزی خێزان بڕیاری نهێنی بدات، ئەویش بە مەرجێک خوێندنەوەی بڕیارەکە لە دانیشتنێکی ئاشکرادا بێت، ماددەی سەد و بیست و دوو. دامەزراندنی دادگای تایبەت یان نائاسایی لە هەرێمدا قەدەغەیە، ماددەی سەد و بیست و سێ. یاسا ئەو دادگایە تایبەتمەندیانە ڕێک دەخا کە تاوانەکانی شێوە سەربازییانەی کەسانێک دەبینێت سەر بە هێزی پێشمەرگەیە و ئاسایشی ناوخۆن. لەگەڵ ئەو تاوانانەش کە لە نێوان تاکەکانی هێزی پێشمەرگە یان ئاسایشی ناوخۆدا ڕوو دەدەن. مادەی سەد و بیست و چوار. یەکەم نابێ حکمە کەسینەکانی ئاینێک بەسەر شوێن کەوتانی ئاینێکی دیکەدا بسەپێنرێت دووەم بۆ شوێن بۆ شوێن کەوتانی ئاینەکان و ئاین زانا مسلمانەکانی هەرێم وەک مەسیحی وێزیدی و هی دیکە هەیە کە ئەنجومەنە ڕۆحانیەکانیان پێکبێن و حکمەکانی تایبەت بە باری کەسی خۆیان پیادە بکەن کە بە یاسایەک دیاری دەکرێن و لەلایەن دادگای مەوادی شەخسی دەبینرێن. سێیەم، حوکمی یاسا بەر کارەکان لە هەرێمدا پیادە دەکرێ سەبارەت بە باری کەسینەی ئەوانەی موسڵمان نین. تا ئەو کاتەی حوکمەکانی باری کەسایەتی تایبەت بە خۆیان ڕێک دەخرێت مادەی 125 نابێت دەقێک لە یاساکاندا دابنرێت کە ڕێگا لە دادگا بگرێت بۆ بینینی ئەو داوایانەی لەو یاسایەنەدا دێنە کایەوە مادەی 126 نابێ دەقێک لە یاساکاندا هەبێ ڕێگەی توانج لێدان لە کارێک یان لە بڕیارێکی کارگێڕی بگرێت، ماددەی سەد و بیست و حەوت. یاسا بێلایەنی کارگێڕی دەستەبەر دەکات و سزای ئەو کەسەش دەدا کە ناحەقی واتە تەعەسوف دەکا لە بەکارهێنانی دەسەڵاتدا، ماددەی سەد و بیست و هەشت. هەرکەسێک زیانی لێبکەوێ لە ئەنجامی ڕەفتاری یان کاری یان گوێ پێنەدانی کەسانێکی سەر بە دەزگاکانی هەرێم و دەستە حکومیەکان لە کاتی پیادەکردنی کارەکانیاندا بۆی هەیە داوای قەرەبوو کردنەوە بکات لەو لایەنانەی باسکران مادەی سەد و بیست و نۆ حوکمەکانی دادوەری دەبێ جێبەجێ بکرێن و جێبەجێ نەکردنی یان پەکخستنی جێبەجێکردنی بە تاوان دادەنرێت و بە پێی یاسا سزا دەدرێت ئەگەر تۆمەتباریش فەرمانبەری گشتی یان ڕاسپێراو بێت بە کارگوزاریەکی گشتی ئەوا لەسەر کار لادەبرێت. سەرباری سزادانی و ئەوەی حوکمی بۆ دەدرێ، مافی ئەوەی هەیە ڕاستەوخۆ داوا لە دادگای تایبەتمەند بەرزکاتەوە و لە حاڵەتێکدا زەرەرمەند بێ، حکومەت قەرەبووی تەواوی بۆ دەستەبەر دەکات. دووەم مەنزومەنی دادوەری، ماددەی سەد و سی. دەسەڵاتی دادوەری لە هەرێمدا سەربەخۆیە و لە ئەنجومەنی دادوەری و دادگای دەستووری و دادگای پێداچوونەوە و ئەنجومەنی شورا و دەستەی سەرپەرشتیاری دادی دەستەی سەرپەرشتیاری دادی و دەزگای داواکاری گشتی و دادگاکان بە گشت پلە و جۆر و دەستەکانیانەوە پێک دێت و شێواز و یا شێوازی پێکهێنان و مەرج و ڕێکارەکانی دامەزراندنی ئەندامانی و لێ پرسینەوەیان بە پێی یاسا ڕێک دەخرێت مادەی سەد و سی و یەک یەکەم ئەنجومەنی دادوەری لە سەرۆکی دادگای دەستوری و یەکێک لە جێگرەکانی و سەرۆکی دادگای پێداچوونەوە و یەکێک لە جێگرەکانی و سەرۆکی دەستەی سەرپەرشتیاری و دادی و سەرۆکی داواکاری گشتی و سەرۆکی دادگای ناوچەکانی تێهەڵچوونەوە لە هەرێمدا پێکدێت. دووەم، ئەنجومەنی دادوەری بەڕێوبردنی کاروباری دادوەری و سەرپەرشتیکردنی دەستەکانی دادوەری و دەستبەرکردنی سەربەخۆییەکەی بەپێی یاسا دەگرێتە ئەستۆ، ماددەی سەد و سی و دوو. یەکەم، دەسەڵاتی دادوەری بودجەیەکی تایبەتی هەیە بە بودجەی هەرێمەوە دەلکێنرێ. دووەم، ئەنجومەنی دادوەری پرۆژەی بودجەی ساڵانەی دەسەڵاتی دادوەری ئامادە دەکات و دەیخاتە بەردەمی پەرلەمانی کوردستان-عێراق بۆ ئەوەی ڕەزامەندی لەسەر بنوێنێ بە مەرجێک ژمارەی کۆتایی ئەو بودجەیە بخرێتە ناو بودجەی ساڵانەی هەرێمەوە. سێهەم، دادگای دەستووری، ماددەی سەد و سی و سێ. کوردستانی عێراق دادگایەکی باڵای هەیە بە ناوی دادگای دەستووری کوردستان و بەپێی یاسا دادەمەزرێت، ماددەی سەد و سی و چوار. یەکەم، دادگای دەستووری کوردستان لە حەوت ئەندام پێکدێ بە سەرۆکەکەیەوە، و هەڵدەبژێرێن لە نێوان دادوەران و مامۆستایانی یاسا و ئەو پارێزەرانەی لە مەیدانی دادوەری و یاسادانان و دەرس وتنەوە یان پارێزەرایەتی کە بە کۆی بیست ساڵ ڕاژەیان هەبێت دووەم هەڵبژاردنی ئەندامانی دادگای دەستوری لەلایەن ئەنجومەنی دادوەریەوە بە ڕاوێژکردن لەگەڵ سەرۆکی هەرێمی کوردستانەوە ئەنجام دەدرێت سێەم دوای ئەوەی پەرلەمانی کوردستان ڕەزامەندی لەسەر پاڵێوراوەکان دەنوێنێ، سەرۆکی هەرێم بە فەرمانێک ئەندامانی دادگا دادەمەزرێنێت.